بە ناوی خودای بەخشندە و میهرەبان، بە ناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، بە ئەمەک و بەوەفا بن بەرامبەر بەڵێن و پەیمانەکانتان، خواردنی گۆشتی ماڵات، مەڕ و بزن و گا و وشتر بۆتان حەڵاڵ کراوە، بێجگە لەوانەی کە بەسەرتاندا دەخوێندرێتەوە لەم سورەتەدا، لە کاتێکدا ڕاوتان بۆ حەڵاڵ نییە کە لە ئیحرامدان، ئەم سنوورانە فەرمانی خودایە، بەڕاستی خودای گەورە فەرمان دەدات بە هەر شتێک، کە بیەوێت. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، دەستکاری دروشمەکانی خودا مەکەن و هەڵی مەوەشێننەوە، بەتایبەت دروشمەکانی حەج و عەمرە، هەروەها مانگەکانی حەرام کە، ڕەجەب، ذوالقعدە، ذوالحجە، محەرەمن، تێکی مەدەن و ئەو قوربانییەش کە دەکرێت مەرجەکانی مەشێوێنن و ئەو ملوانکانەی دەکرێتە ملی ئاژەڵ کە نیشانەیە بۆ ئەوەی خاوەنیان بڕیاری داوە بکرێت بە قوربانی لێی مەکەنەوە و ڕێگە لەوانە مەگرن کە دێن بۆ تەوافی کەعبە و لە کاتێکدا بە ئومێدی فەزڵ و ڕەزامەندی خودان کاتێک ئیحرام دەشچێنن ئەوە بۆتان هەیە ڕاو بکەن هەروەها دژمنایەتی و ڕقابەتی کەسانێک کە نەیان هێشت کاتی خۆی تەوافی کەعبە بکەن مەکەنە هۆی دەستدرێژی و بەرپاکردنی ناخۆشی یارمەتی و کۆمەچی یەکتر بکەن لەسەر چاکە و خوداناسی نەکەن یارمەتی و کۆمەچی یەکتر بکەن لەسەر گوناه و دەستدرێژی لە خودا بترسن و پارێزکار بن چونکە بەڕاستی خودا زۆر بە توندی تۆڵە دەسێنێت لەسەرتان حەرام کراوە خواردنی گۆشتی مردارەوە بوو خوێن گۆشتی بەراز هەروەها ئەو ماڵاتەش کە سەردەبردرێن و ناوی غەیری خودای لەسەر دەبرێت و ماڵاتی خنکاویش ئەوەشی کە بە ئازار و لێدان مردار بۆتەوە، ئەوەشی کە دەکەوێتە خوارەوە، ئەوەشی کە بە لێدانی ماڵاتێکی تر مردار بووبێتەوە، ئەوانەشی کە دڕندە پەلاماری دابن و لێی خواردبن مەگەر فریای چەقۆ کەوتبن، هەر حاڵەتێک لەوانەی باس کرا ئەگەر بە چەقۆدا بگات حەڵاڵە. هەروەها حەرام کراوە خواردنی گۆشتی ئەو ماڵاتانەی لەو شوێنانەدا سەردەبڕدرێن کە هانا و هاواری بۆ غەیری خودا تێدا دەبرێت، هەروەها حەرامە لەسەرتان داواکردنی چارەنووستان بەهۆی الازلامەوە، وەکو ئەو شتانەی کە لە ڕێگەی هەڵدانی زارەوە دەست بکەوێت و فاڵ گرتنەوە، برجەکان، قاوە گرتنەوە. هەتا دوایی. ئەم جۆرە کردار و ڕەفتارانەتان سەرپێچی و دەرچوونە لە فەرمانی خودا. جا ئەمڕۆ کە ڕۆژی عەرەفەیە، کافران نائومێد بوون لە دین و ئایینی ئێوە. ئیتر ناتوانن زاڵ بن بەسەرتاندا و هەرگیز نووری خودایان بۆ ناکوژێتەوە. کەواتە لەوانە مەترسن بەڵکو هەر لە من بترسن، ئەمڕۆ ئاین و بەرنامەکەتانم بە کۆتایی گەیاند و ناز و نیعمەتی خۆمم بۆ تەواو کردن و ڕازیم بەوەی کە ئیسلام ببێتە بەرنامە و دین و ئاینتان. جا لەگەڵ بڕیاردانی ئەو شتانەدا کە حەراممان کردووە هەرکەس ناچار کرا لە گرانی و برسێتیدا مەترسی ئەوەی هەبوو بمرێت دەتوانێت لەو شتانە بخوات کە حەراممان کردووە بە مەرجێک دەست درێژکار نەبێت و بە ئارەزوو و ژەمی زۆری لێ نەخوات و خۆی تووشی گوناه و تاوان نەکات ئەوە بەڕاستی خدا لێخۆش بووە و میهرەبانە بۆ ئەو جۆرە حاڵەتانە ئەی محەممەد پرسیارت لێ دەکەن چی حەڵال کراوە بۆیان پێیان بڵێ هەرچی خۆراکی چاک و پاکە بۆتان حەڵال کراوە ئەوەشی باڵندە و تانجی شکاری بۆتان ڕاودەکەن و فێرتان کردوون، بێگومان خودا توانای بەخشیوە بە مرۆڤ بتوانێت مەشق بکات بە گیانداران و فێریان بکات ڕاوی بۆ بکەن بەتایبەتی تانجی دەبخۆن لەوەی بۆتان دەگرن و ناوی خودای لێبهێنن کاتێک بەڕەڵڵای دەکەن و کاتێک لێی دەخۆن. هەر لە خوداش بترسن و پارێزکار بن ئەی ڕاوچێکان بەڕاستی خدا بە خێرایی لێپرسینەوە ئەنجام دەدات ورد و درشتی کردار و ڕفتار فەرامۆش ناکات لەمڕۆوە هەرچی خۆراکی چاک و پاکە بۆتان حەڵال کراوە و خواردنی ئەوانەی کە کتێبی ئاسمانیان پێدراوە بۆتان حەڵاڵە خواردەمەنی ئێوەش حەڵاڵە بۆ ئەوان. ئافرەتانی داوێن پاک لە ئیمانداران و ئافرەتانی داوێن پاک لەوانەی کتێبیان پێدراوە پێش ئێوە بۆتان حەڵاڵە کاتێک مارەییان پێبدەن، بە مەرجێک ئێوە پاک داوێن بن و داوێن پیس نەبن بە ئاشکرا و دوورە پەرێز بن لە دۆزگرتنی نهێنی بۆ داوێن پیسی. جا ئەوەی بێ باوەڕ بێت بە شەرعی خودا و لەم حەرامانە خۆی نەپارێزێت ئەوە ئیتر هەموو کار و کردەوە چاکەکانیشی پووچ دەبێتەوە و ئەو جۆرە کەسانە لە قیامەتدا لە ڕیزی خەسارەتمەند و زەرەرمەند و دۆڕاوەکانە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە کاتێک ویستتان هەستن بۆ نوێژ پێش ئەوە دەست نوێژ بگرن بەم شێوەیە ئەوە سەرەتا ڕوخسارتان بشۆن ئینجا دەستەکانتان لەگەڵ ئەنیشکەکانتاندا پاشان دەستی تەڕ بهێنن بەسەر سەرتاندا، قاچەکانیشتان بشۆن لەگەڵ قولە پێتاندا، ئەگەر لەشتان گران بوو ئەوە خۆتان خاوێن بکەن و خۆتان بشۆن، ئەگەر نەخۆش بوون یان لە سەفەردا بوون یا دەستتان بە ئاو گەیاندبوو تا رەتتان گرتبوو یان لە ئافرەتی نامەحرەم کەوتبوون و ئاوتان دەست نەدەکەوت بۆ خۆشوشتن یا بۆ دەست نوێژ ئەو کاتە دەتوانن بە خاکێکی پاک تەیەموم بکەن واتە لەپی دەستان بە ئەستەم بماڵن بە خاکدا و بیهێنن بە ڕوخسار و دەستاندا تا ئەنیشکتان خدا نایەوێت لە ئایندا تووشی سەغڵەتی و ناڕەحەتیتان بکات بەڵکو دەیەوێت پاک و خاوێنتان بکات لە ڕواڵەت و ناوەڕۆکدا و دەیەوێت ناز و نیعمەتی خۆیتان بەسەردا تەواو بکات بۆ ئەوەی سوپاس گوزار بن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە زۆر بە چاکی هەستن بە ئەنجامدانی شایەتی دادپەروەرانە لەبەر خودا، ڕق و دوژمنایەتی هیچ کەس و هیچ لایەک هەڵتان نەنێت کە لە دادپەروەری لابدەن، دادپەروەر بن، ئەوە نزیکترە لە تەقوا و خودا ناسیەوە، دەی کەواتە لە خودا ترس و پارێزکار بن، چونکە بەڕاستی خودا ئاگادارە بەو کار و کردەوەیەی کە دەیکەن. خودا بەڵێنی داوە بەوانەی باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە و بە لێخۆشبوون و چاوپۆشی لە هەڵە و گوناهەکانیان و پاداشتی گەورە و بێ سنوور بۆ ئەوانە. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، یادی ناز و نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان کاتێک هەندێک ویستیان دەستدرێژی بکەنە سەرتان، خوداش دەستدرێژیەکەی ڕاگرتن و ئێوەی پاراست، دەی کەواتە لە خودا بترسن و پارێزکار بن، دەبا ئیمانداران هەر پشت بە خودا ببەستن تا هەمیشە فریایان بکەوێت و لە پیلانی دوژمنان بیانپارێزێت. سوێن بێت بێگومان کاتی خۆی خودا پەیمانی لە نەوەی ئیسرائیل وەرگرت و دوانزە ڕابەرمان تێدا هەڵبژاردن اینجا خودا پێی فەرموون کە من بەڕاستی لەگەڵتاندام سوێن بێت بە خودا ئەگەر نوێژەکانتان بە چاچی ئەنجام بدەن و زەکات بدەن و باوەڕ بهێنن بە هەموو پێغەمبەرانی من و پشتیوانیان لێ بکەن قەرزی چاک و جوان و ڕێک و پێک بدەن بە خەڵکی لەبەر خودا لەبەر ڕەزامەندی ئەو زاتە هەموو چاکەیەک ئەنجام بدەن و چاوەڕێی پاداش لەو بن ئەوە بێگومان لە گوناه و هەڵەکانتان خۆش دەبم و چاوپۆشیتان لێ دەکەم و دەتانخەمە باخەکانی بەهەشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات جا ئەوەی لەوە و دوا بێباوەڕ بێت لە ئێوە ئەوە مانای وایە کە بەڕاستی ڕێگە و ڕێبازی ڕاست و ڕەوانی لێ تێک چووە جا بەهۆی ئەوەوە کەنەوەی ئیسرائیل بەردەوام پەیمان و بەڵێنەکانیان دەشکاند نەفرەتمان لێکردن و دڵەکانیانمان ڕەق و سەخت و ڕەش کرد چونکە یەکێک لە سیفەتیان ئەوەیە کە قسە لە جێی خۆیدا ناکەن و جێی دەگۆڕن بە ئارەزووی خۆیان دەستکاری تەوراتیشان کردووە هەروها بەشێک لەو شتانەی کە یاداوەری بوو بۆیان فەرامۆشیان کرد و بەردەوام دەبینیت و بۆ دەردەکەوێت کە زۆربیان خیانەتکار و دژمنکارن مەگەر کەمێکیان نەبێت لەگەڵ ئەوەشدا قەی ناکات هەر لێیان خۆش ببە و چاوپۆشیان لێ بکە چونکە بەڕاستی خودا چاکە کارانی خۆش دەوێت ئێمە گاورین کەچی بەشێک لەو شتانیان فرامۆش کرد کە پێی یاداوەری کرابوون بەتایبەتی دەربارەی پێغەمبەرایەتی محەممەد ئێمەش هەتا ڕۆژی قیامەت دژمنایەتی و ڕق و کینەمان پێوە لکاندن لە ئایندەشدا خدا هەموو ئەو کار و کردەوانیان دەخاتەوە بەرچاو پێیان ڕادەگەێنێت ئەی خاوەنانی کتێب، دڵنیا بن کە پێغەمبەری ئێمە بۆ ئێوەش هاتووە تا زۆربەی ئەو شتانەی کە لای ئێوە ڕوون و ئاشکرا نین و دەیشارنەوە لە کتێبی تەورات و ئینجیلدا بۆتان ڕوون و ئاشکرا بکات هەروەها لە زۆرێک لەو شتانەی کە شاردوتانەتەوە چاوپۆشی دەکات چونکە بەڕاستی لەلایەن خداوە ڕووناچێکی ئاشکراتان بۆ هاتووە کە محەممەدی پێغەمبەرمانە صلى الله عليه وسلم هاوڕێ لەگەڵ کتێبێکی ڕوونکەرەوەدا کە قورئانە. بێگومان خودا بەو قورئانە پیرۆزە هیدایەت و ڕێنموویی ئەو کەسانە دەکات کە شوێن ڕەزامەندی خودا کەوتوون، بەرەو ڕێبازەکانی ئاشتی و ئاسوودەیی و لە تاریکییەکان دەریان دەهێنێت و ڕزگاریان دەکات و دەیانخاتە نێو ڕووناکییەوە بە فەرمانی خۆی و ڕێنمووییان دەکات بۆ سەر ڕێگە و ڕێبازی ڕاست و دروستی دینداری و خوداناسی و چاکە سوێن بێت بێگومان ئەوانە بێباوەڕبوون کە وتیان بەڕاستی خدا هەر مەسیحی کوڕی مەریەمە ئەی محەممەد پێیان بڵێ ئەگەر خدا بیەوێت مەسیحی کوڕی مەریەم و دایکی و هەرچی لەسەر زەویدا هەیە لە ناوی بەرێت ئەوە چێە لە بەرامبەر خداوە دەسەڵاتی شتێکی هەیە کەواتە ئەویش و دایکیشی و ئەو خەڵکەش بەدی هێنراوی خوددان و لە دەسەڵاتی دەرناچن ئیتر بەچ بەڵگەیە قسەی وا نابەجێ دەکەن بە مەرجێک خودا زاتێکە هەرچی لە ئاسمانەکان و زەوی و نێوانیاندا هەیە هەر ئەو خاوەنیانە هەرچی بێوێت دروستی دەکات شتێکی ئاساییە ئەو زاتە مەسیح بەبێ باوک دروست بکات چونکە خودا دەسەڵاتی هەیە بەسەر هەموو شتێکدا هەموو شت لای ئەو ئاسانە جوولەکە و گاوردیان وت ئێمە ڕۆڵەی خودا و خۆشەویست و نزیکی ئەوین پێیان بڵێ کەواتە بۆچی لەسەر گوناه و تاوانتان سزاتان دەدات لە دنیادا بە ئاشکرا بەڵا و ناخۆشیتان بۆ پێش دەهێنێت سزای قیامەتیش با لەولاوە بوەستێت ئێوە خۆتان ئاوا بە گەورە و نازدار دامەنێن و خۆتان جیامەکەنەوە نەخێوانییە چونکە ئێوەش بە شەر و ئادەمی زادێکن لەو خەڵکەی کە دروستی کردووە ئەوەی خدا بیەوێت لی خۆش ببێت لی خۆش دەبێت ئەوەشی کە بیەوێت سزای بدات سزای دەدات هەڵبەتە لە چوارچێوەی دادپەروەریدا هەرچیش لە ئاسمانەکان و زەوی و نێوانیاندا هەیە هەر خودا خاوەنیانە گەڕانەوە و سەرنجامیش بۆ لای ئەو زات هەیە ئەی خاوەنانی کتێب بێگومان پێغەمبەرمان محەممەد هاتووە بۆلاتان تا هەموو شتێکتان بۆ ڕوون بکاتەوە دوای ئەوەی کە ماوەیەک بوو هیچ پێغەمبەرێکمان ڕەوانە نەکرد بوو نێوان لە دایک بوونی عیسا و ناردنی محەممەد سەلامی خدایان لەسەر بێت زیاتر لە شش سەدەیە نەوەکو بڵێن کەسمان بۆ ڕەوانە نەکرا تا مژدەدەر بێت بە چاکان و ترسێنەر بێت بۆ یاخییەکان ئەوەتا بەڕاستی مژدەدەر و ترسێنەرتان بۆ هات ئیتر هیچ بیان و یەکتیان نەماوە خداش دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە ئەگەر یاخی بن سزاتان دەدات یادیان بێنەوە کاتێک موسا بە قەومەکەی وت ئەی قەوم و عەشیرەتم یادی ناز و نیعمەتی خودا بکەنەوە لەسەرتان کە پێغەمبەرانی لەناو ئێوەدا فەراهەم هێناوە هەروەها پاشای زۆری لە ناوتاندا هەڵخستووە ئەوەی بە ئێوەی بەخشیوە بە کەسی تری نەبەخشیوە لەو خەڵکە بێشمارەی ئەو سەردەمە ئەی قەوم و عەشیرەتم بچنە ناو ئەو زەویە پیرۆزەی، القدس، کە خودا پێی ویستی کرد لەبەر سوودی خۆتان بچنە ناوی، پاش گەز مەبنەوە و پاشەکشێ مەکەن تا خەسارەتمەند و زەرەرمەند نەبن. کەچی وتیان، ئەی موسا، بەڕاستی خەڵکێکی ئازا و بەرز و دلێری تێدایە، بێگومان ئێمە هەرگیز ناچینە ناوی تا ئەوانی لێ دەرنەچن. جا ئەگەر ئەوان دەرچوون لێی ئەوە بێگومان ئێمە دەچینە ناوی و لەوێ دەبین بەڵام دوو کەس لەوانەی کە ترسی خودایان لە دڵدا بوو و خودا ناز و نیعمەتی ئیمان و دڵنیایی تەواوی پێبەخشی بوون وتیان لە دەروازەی شارەوە بچنە سەریان و یەک هێرشی گەورە بەرن هەر کە چوونە ئەو دیوەوە ئەوە بێگومان ئیتر ئێوە سەرکەوتون دژمنتان شکست دەهێنێت جا بۆ بەدەستهێنانی ئەو سەرکەوتنە دەبێت بە تەواوی پشت بە خوددا ببەستن ئەگەر ئێوە ئیماندارن کەچی وتیان ئەی موسا دڵنیابە ئێمە هەرگیز ناچینە ئەو شارەوە و ڕووی تێناکەین مادام ئەو جەنگاوەرانەی تێدا بێت ئیتر تۆ کەیفی خۆتەوە حەز دەکەیت بچۆ خۆت و پەروەردگارت جەنگ بکەن دژیان ئێمە بەڕاستی ئا لێرە دانیشتوین چاوەڕێی سەرەنجامین ئینجا موسا وتی پەروەردگارە بەڕاستی من دەسەڵاتم نییە جگە بەسەر خۆم و براکەم دانەبێت ئێمە ئامادەی هەموو فەرمانێکی تۆین، ئیتر داواکارین کە ئێمە جیا بکەیتەوە لەو خەڵکە تاوانکار و ستەم پیشەیە. خودا فەرمووی، بەڕاستی ئەوە ئیتر شاری قودس لەسەریان حەرامە، دەبێت چل ساڵیش وێڵ و سەرگەردان بن لەسەر زەویدا تا ئەو نەوە ترسنۆکە تیا بچێت و نەوەی تازە پێبگات. ئیتر خەفەت مەخۆ بۆ گەل و هۆزی تاوانبار و ستەم پیشە. بەسەرهات و هەواڵی دوو کوڕەکەی ئادەم بۆ ئەو خەڵکە بخوێنەرەوە کە بەڕاستی ڕوویداوە ئەوە بوو کاتێک هەردووچان قوربانیان کرد لە یەکێکیان وەرگیرا کە لەسەر حەق بوو لە خودا ترس بوو و لەوی تریان وەرنەگیرا چونکە ڕق ئەستور و حەسود و خودا نەناس بوو بە براکەی وت هەر دەتکوژم من بەو دەست درێژ نەکردنەم بەڕاستی دەمەوێت بە گوناهی من و گوناهی خۆشتەوە بگەڕێیتەوە ئەوجا دەبیتە نیشتەجێی ناو ئاگر هەر ئەوەشە پاداشتی ستەمکاران سەرەنجام نەفسی سەرکەشی هانی دا و کوشتنی براکەی لا سادە و ئاسان کرد و کوشتی ئیتر خۆی خستە ڕیزی خەسارەتمەند و زەرەرمەندانەوە لەوە دوا گیری خوار بە دەستەرمەکەیەوە چونکە وادیارە یەکەم کەسە کوژرابێت و شەهید بووبێت ئەوسا خودای میهرەبان قەلەڕەشێکی نارد و چاڵێکی لە زەویدا هەڵکەند بۆ قەلەڕەشێکی تری مردارەوە بوو تا نیشانی بدات چۆن لاشەی براکەی بشارێتەوە هەرکە ئەوەی دی وتی هاوار لە من ئایا ئەوە من نەمتوانی وەکو ئەم قەلە ڕەشە بکەم و بەقەدەر ئەوم لێ نەهات تا لاشە و عیب و عاری براکەم بژارمەوە ئیتر بۆ هەمیشە چووە ڕیزی پەشیمانانەوە. لەبەر ئەوەی کارەساتی کوشتنی ناڕەوای ئاوا ڕوونەدات، ئێمە پێویستمان کرد لەسەر نەوەی ئیسرائیل ئەوەی کەسێک بە ناحەق بکوژێت و لە جیاتی کوژراوێک نەبێت یا گوناه و تاوانی گەورەی ئەنجام نەدابێت لە زەویدا وەکو جەردەی و دەستدرێژی و تادوایی ئەوە وەک ئەوە وایە هەر هەموو خەڵکی کوشتبێت ئەوەشی کەسێک لە مەرگ ڕزگار بکات هەروەک ئەوە وایە هەموو خەڵکی لە مەرگ ڕزگار کردبێت و ژیانی پێ بەخشیبن سوێن بێت بە خودا بەڕاستی پێغەمبەرانمان بە بەڵگە و معجزەی ئاشکرا و دیارەوە هاتووە بۆ لایان تا پابەندی حەق و داد بن کەچی زۆربەیان دوای ئەو ڕێنموویانە هەر زیادە ڕەو بوون لەم سەرزەمینەدا لە ستەم و کوشتنی ناحەقدا بێگومان پاداشتی ئەوانەی کە دەجەنگێن و دژمنایەتی خودا و پێغەمبەرەکەی دەکەن و بە گەرمی هەوڵ دەدەن بۆ بڵاوکردنەوەی فەساد و بەدڕەوشتی لە زەویدا هەر ئەوەیە ئەوانەیان کە خەڵکیان کوشتووە دەبێت بکوژرێن ئەوانەش کە خەڵکیان کوشتووە و جەردەییشیان کردووە دەبێت لە خاچ بدرێن ئەوانەیان تەنها جەردەیی دەکەن دەست و قاچێکیان بە پێچەوانەوە ببڕدرێت ئەوانەیان کە مەترسیان لێ دەکرێت ئەوە دوور بخرێنەوە لە وڵات ئەو سزایە خەجاڵەتی و سەرشۆڕیە بۆیان لە دنیادا لە قیامەتیشدا سزایی سەخت و گەورەیان بۆ هەیە جگەلەوانەیان کە تەوبەیان کردووە پێش ئەوەی دەستی ئێوەیان بگاتێ ئەوە بزانن کە بەڕاستی خوددا لێخۆش بوو میهرەبانە ئەڵبەتە ئەگەر مافی خەڵکیان بەسەرەوە نەبێت. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە، لە خودا بترسن و پارێزکار بن، لە ڕێگەی هەموو هۆکار و کردەوەیەکی چاکەوە هەوڵ بدەن ڕەزامەندیی ئەو زاتە بەدەست بهێنن، هەمیشە هەوڵ و کۆشش و جیهاد و خەبات بکەن لە پێناوی ڕێباز و بەرنامەی ئەو زاتەدا، بۆ ئەوەی سەرفراز بن لە هەردوو جیهاندا بێگومان ئەوانەی بێ باوەڕ بوون ئەگەر هەرچی سامانی زەوی هەیە هەیان بێت و ئەوەندەی تریشی لەگەڵ بێت و بیانەوێت خۆیانی پێ ڕزگار بکەن لە سزای ڕۆژی قیامەت لێیان وەرناگیرێت ئەوانە سزایەکی بە ئێشیان بۆ ئامادەکراوە دەبێت تێیدا گیر بخۆن ئەوانە دەیانەوێت لە دۆزەخ دەرچن بەڵام خەیاڵیان خاوە لە کاتێکدا دەرچوونیان لێی نییە ئەوانە سزایەکی بەردەوامیان بۆ ئامادەیە دەستی پیاوی دز و ئافرەتی دز ببڕن لە پاداشی کاری ناڕەوایاندا ئەمەش تۆڵەیەکە لەلایەن خودداوە خدا باڵادەست و دانایە لە بڕیاردانی ئەو سزایەدا هەڵبەتە ئەم سزایە لە کۆمەلگەی ئیسلامیدا جێبەجێ دەکرێت کە هەموو کەسێک ژیانی مسۆگەرە و هەمووان دەستی یارمەتی بۆ یەکتر درێژ دەکەن، هەروەها لە ساڵانی گرانیدا دەست نابڕدرێت. جا ئەوەی دوای ستەم و تاوانەکەی تەوبە بکات و چاکسازی لە خۆیدا بکات، دڵ و دەروونی خاوێن بکاتەوە، ماڵی خەڵکی بداتەوە و چاوی لە دزی نەمێنێت، ئەوە بێگومان خودا تەوبەکەی لێ وەردەگرێت، چونکە بەڕاستی خودای گەورە لێخۆشبوو و میهرەبانە. ئەی محەمەد، ئەی ئیماندار، ئایا نەتزانیوە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە بەڕاستی تەنها هەر خودا خاوەنیانە، سزای هەر کەسێک کە بیەوێت دەیدات، هەڵبەتە هەڕەمەکی نییە بەڵکو لە ڕووی دادپەروەری تەواوەوە، هەروەها خۆش دەبێت لەو کەسەی کە دەیەوێت و مەبەستێتی لێی خۆش ببێت. ئەو خودایە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە، شوێنی پاداشت و سزای جێگەی هەمووانی تێدا دەبێتەوە. ئەی پێغەمبەر با خەمبارت نەکات ئەوانەی کە بە پەلە بەدەم بێ باوەڕی و بێدینیەوە دەچن لەوانەی کە بەدەم و زار دەڵێن باوەڕمان هێناوە بەڵام دڵیان باوەڕی نەهێناوە هەروەها لەوانەش کە بوونەتە جوولەکە و زۆر گوێگرن بۆ درۆ و دەلەسە زۆر گوێ بیسن بۆ خەڵکی تریش کە خوددا نەناسن و نەهاتون بۆلات قسە دەگۆڕن و قسەوەکو خۆی ناجێڕنەوە یاخود ئاوەژووی دەکەن دوای ئەوەی جێی خۆی گرتبوو ئەوانەی کە خەڵک دەنێرن بۆ لای پێغەمبەر و پێی دەڵێن ئەگەر ئاوا بڕیاریدا لی وەربگرن ئەگەر وانە بوو هۆشیار بن جا ئەوەی خدای گەورە بیەوێت تووشی تاقیکردنەوە و سزای بکات ئەوە هەرگیز تۆ خاوەنی هیچ شتێک نابیت لەلایەن خداوە بۆ ڕزگاربوونی ئەو ئەوانە ئەو کەسانن کە خوددا نەیویستوە دڵیان پاک و خاوێن بکاتەوە چونکە خۆشیان وەبەستیان نەبووە ئەوانە لە دنیادا سەر شۆڕی و شەرمەزاری بەشیانە لە قیامەتیشدا سزای سەخت و گەورە چاوەڕێیانە. ئەو جوولەکانە زۆر بە دڵگەرمی گوێ بۆ درۆ دەگرن و کەسایەتیان ناپوختە و زۆر حەرامخۆر و سووخۆرن. جا ئەگەر کێشەیەکیان هەبوو هاتن بۆ لات تۆ سەربەستی دادوەری بکەیت لە نێوانیاندا یا گوێیان پێ نەدەیت. خۆ ئەگەر گوێیان نەدەیتێ ئەوە هەرگیز ناتوانن هیچ جۆرە زیانێکت پێ بگەیەنن. خۆ ئەگەر داوەریت کرد لە نێوانیاندا دادپەروەرانە ئەنجامی بدە. چونکە بەڕاستی خودا دادپەروەر و مافپەروەرانی خۆش دەوێت. سەیرە ئەوانە چۆن دێن و تۆ دەکەن بە دادوەر لە کاتێکدا خۆیان تەوراتیان لایە و فەرمانی خودای بەڕوونی تێدایە پاشان پشتی تێدەکەن دوای ئەوەی کە حکم و فرمانی خدایان بۆ دەردەکەوێت دیارە ئەوانە هەر ئیماندار نین لە مەدینەدا یەکێک لە ناودارانی جوو زینای کردبوو حوکمی زیناکەرێک هاوسەری هەبێت لە تەوراتدا بەردباران کردنە هاتن بۆ خزمەتی پێغەمبەر صلی الله علیه وسلم تا بەڵکو حکومەکەی لە قورئاندا ئاسانتر بێت بەمەرجێک باوەڕیان بە پێغەمبەر و بە قورئان نەبوو کاتێک پێغەمبەر جێڕانیەوە بۆ لای حکومی تەورات پشتیان هەڵکرد و بەدڵیان نەبوو بەڕاستی ئێمە کاتێک تەوراتمان ناردە خوارەوە ڕێنمویی تیادا بوو بۆ هەموو خێر و چاکەیەک نور و ڕووناچیش بوو لە ناو تاریکاییەکاندا ئەو پێغەمبەرانەی کە هەمیشە ملکەچ و فەرمان بەردار بوون حکمی ئەوانەیان پێدەکرد کە ببوونە جوولەکە هەروەها زانا پەروەردگار ناسەکانیان و زانا شەرع ناسەکانیشان حکمیان دەکرد بەوەی داوایان لێکرابوو بیپارێزن کە ئەویش کتێبی خوددا تەوراتە هەروەها شایەتیش بوون لەسەری کەواتە ئەی زانایانی جوولەکە ئەی ئیمانداران لە خەڵکی مەترسن بەڵکو تەنها لە من بترسن ئایەت و فەرمانەکانی من بە نرخێکی کەم مەفرۆشن ئەگەر نرخەکە هەموو دنیاش بێت هەر کەمە جا ئەوەی حکم و دادوەری بەو بەرنمەیە نەکات کە خوددا دایبەزاندووە ئا ئەوانە بێباوەڕن لە تەورادا پێویستمان کردووە لەسەریان کە بەڕاستی هەر کەسێک کەسێک بکوژێت دەبێت بکوژرێتەوە و چاوی یەکێک کوێر بکات دەبێت چاوی کوێر بکرێتەوە و لوتی یەکێک عیبدار بکات دەبێت لوتی عیبدار بکرێتەوە و گوێی یەکێک ببڕێت دەبێت گوێی ببڕدرێتەوە و ددانی یەکێک بشچێنێت دەبێت ددانی بشچێنرێتەوە و برین و زامەکانیش هەروەها تۆڵەیان بە گوێرەی خۆی بۆ دەسەنرێتەوە جا ئەوەی لە تاوانبار خۆش ببێت ئەو چاوپۆشی و لێخۆشببوونە دەبێتە کەفاەتی گوناهانی بێگومان ئەوەی حوکم و داوەری نەکات بەو بەرنامەیەی کە خودا دایبەزاندووە ئا ئەوانە هەر ستەمکارن. ئینجا بە شوێن ئاسەواری هەموو پێغەمبەرانی نەوەی ئیسرائیلدا عیسای کوڕی مەریەممان هێنا کە ڕاستی تەوراتی دەردەخست و پشتیوانی لێدەکرد و ئینجیلیشمان پێدا کە هیدایەت و نوور و ڕووناکیی تێدایە و پشتگیری تەوراتی پێش خۆیەتی هیدایەت و ڕێنمووی و ئامۆژگاریە بۆ ئەو کەسانەی کە لە خودا دەترسن و پارێزکارن. دەبا شوێنکەوتوانی ئینجیل بەو ڕێنمووی و ئامۆژگاریانە هەڵسوکەوت بکەن کە خودا لە ئینجیلدا دایبەزاندووە، گرنگترینیان شوێنکەوتنی ئایینی ئیسلام و پێغەمبەری ئیسلامە، ئەوەی حوکم و داوەری نەکات بەو بەرنامەی کە خودا دایبەزاندووە ئا ئەوانە ناپاک و تاوانبار و لە سنوور دەرچوون. ئێمە قورئانمان هاوڕێ لەگەڵ هەموو حەقیقەت و ڕاستییەکدا بۆ تۆ دابەزاندووە، ڕاستی و دروستی کتێبەکانی پێش خۆشی دیاری دەکات و چاودێرە بەسەر هەموویاندا، کاتێک خاوەنانی کتێب لە گاور و جوو گیر و گرفتیان دهێنن بۆ لای تۆ بەو بەرنمەیەی خوددا نردویەتی داوەری بکە لە نێوانیاندا و شوێن ئارەزوەکانی ئەوان مەکەوە و لەو حەقە لامەدە کە بۆت ڕەوانە کراوە بۆ هەر لایەکتان مسلمانان و خاوەنانی کتێب بەرنامە و پرۆگرامی تایبەتمان بڕیارداوە خۆ ئەگەر خوددا بیویستایە هەر هەمووتانی دەکردە یەک ئومەت و گەلێکی یەک پارچە بەڵام ویستی وایە بەو جیاوازیە تاقیتان بکاتەوە لەوەی پێی بەخشیون تا بەهۆی عەقڵ و ژیریتانەوە شوێنی پێغەمبەری ئیسلام بکەون دەیکەواتە زۆر بە پەلەبن و پێش بڕچێ بکەن بۆ هەموو خێر و چاکەیەک دڵنیاش بن کە هەمووتان دەگەڕێنەوە بۆ لای خوددا ئەو کاتە هەواڵی تەواوتان دەداتێ دەربارەی ئەو شتانەی کە کێشەتان لەسەری هەبوو کاتێک هەندێک لە زاناکانی جوو هاتن بۆ لات تا داوەری بکە لە نێوانیاندا داوەری بکە بەو بەرنمەیە قورآانەی کە لەلایەن خودداوە بۆت دابەزیوە شوێنی ئارەزوەکانی ئەوان مەکەوە وریابە نەوەکو ئەوان ڕێت لێ هەڵە بکەن لە هەندێک لەو ڕێنمویانەی کە خوددا بۆی نردویت جا ئەگەر ئەو جوولەکانە ڕازی نەبوون و پشتیان هەڵکرد ئەوە بزانە بەڕاستی خوددا دەیەوێت جیرۆدەی سەرنجامی هەندێک لە گوناهەکانی خۆیانیان بکات بێگومان زۆربەی خەڵکی یاخی و سەرکەش و تاوانبارن. ئایا ئەوانە حوکم و فەرمان ڕەوایی جاهیلیەت و نەفامیان دەوێت و ئەویان لا پەسندە؟ ئاخر بۆ بیر ناکەنەوە کێ هەیە بەقەدەر خودا حوکمی جوان و چاک و بەجێ بێت بەتایبەت لای ئەو کەسانەی کە بە وردی سەرنجەدن و ویژدان و هەستی زیندویان هەیە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە جوولەکە و گاور مەکەنە یار و یاوەر و پشتیوانی خۆتان ئەوانە هەندێکیان پشتیوان و پشتگیری یەکترن ئەو کەسەی پشت بەوان ببەستێت ئەوە هەر لەوانە و حیسابی ئەوانی بۆ دەکرێت بەڕاستی خدا هیدایەتی قەومی ستەمکار نادات بەڕوونی دەبینی ئەوانەی دڵیان نەخۆشە و ئیمان لاوازن بەپەلە دەچن بۆ لایەن بە زمانی حاڵ دەڵێن دەترسین بەڵایەکمان توش بێت یان کارەساتێکمان بەسەر بێت جا دوور نییە و لەوانەیە بەم نزیکانە خودا سەرکەوتن ببەخشێت بە ئیمانداران یاخود بە شێوەیەکی یەکسەری بە موعجیزەیەک لەلایەن خۆیەوە سەرکەوتنیان پێ ببەخشێت ئەو کاتە باوەڕلاوازان پەشیمان دەبنەوە لەسەر ئەو نهێنی و خەتەرە و خەیاڵەی لە دڵ و دەروونیاندا شاردبیانەوە ئەوسا ئەوانەی ئیمانیان هێناوە لەناو خۆیاندا بە سەرسامیەوە دەڵێن ئایا ئەو دوو ڕوانە ئەوانن کە سوێندیان بە خوددا دەخوارد و جەختیان لەسەر دەکرد کە گوایە بەڕاستی لەگەڵتانداین کەچی کارەکانیان پوچەڵ بووەوە و خەسارەتمەند و زەرەرمەند و مایەپووچ بوون ئەی ئەوانەی باوەڕتان هێناوە هەرکەس لە ئێوە لە ئاین و بەرنمەکەی وەرگەڕێت و پاشگەز بێتەوە ئەوە هەرخۆی زەرەر دەکات ئەوە لە ئایندەدا خوددا کەسانێک دەهێنێتە کایەوە ئەوەندە ڕێک و پێک و باوەڕدامەزراون پەروەردگاری مەزن خۆشی دەوێن ئەوانیش ئەویان خۆش دەوێت هەروەها ملکەچ و فەرمانبەردار و بەسۆزن بۆ ئیمانداران و سەربڵند و شکست نەخۆر و دەروون بەرزن بەسەر بێباوەڕاندا لە پێناو ڕێبازی خودادا و بۆ بەدەستهێنانی ڕزامەندی ئەو هەوڵ دەدەن و خەبات دەکەن و تێدەکۆشن لە لۆمەی لۆمەکەرانیش ناترسن ئەم خۆشەویستی و هەڵبژاردن و سۆز و تێکۆشانە فەزل و ڕێزی تایبەتی خدایە کە دەی بەخشێت بە هەر کەس کە بیەوێت و شایستە بێت و خدا فراوانگیر و زانایە بە نهێنی و ئاشکرا بە شایستەی و ناشایستەی هەر کەس و لایەنێک بەڕاستی تەنها خۆشەویست و پشتیوانی ئێوە هەر خودا و پێغەمبەرەکەی و ئەوانەن باوەڕیان هێناوە کە نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن و زەکات لە ماڵ و سامانیان دەردەکەن و هەمیشە دیاردەی کوڕنوش و ملکەچیان بۆ پەروەردگار پێوە دیارە جا ئەوەی خودا و پێغەمبەر و ئەوانەی بڕوایان هێناوە بە پشتیوان و خۆشەویستی خۆی قبول بکات ئەوە با دڵنیا بێت کە هەر کۆمەڵ و دەستە و تاقمی خودا زاڵ و سەرکەوتون ئەی ئەوانەی باوەڕتان هێناوە نەکەن ئەوانە بکەنە پشتیوان و جێگەی متمانەی خۆتان کە گاڵتە و گەمەیان بە ئاینەکەتان کردووە چ لە خاوەنانی کتێبی پێش خۆتان چ لە بێ باوەڕان لە خودداش بترسن و پارێزکار بن ئەگەر ئێوە باوەڕدارن کاتێک ئێوە بانگ دەدەن بۆ نوێژ بانگ و نوێژەکەتان دەکەنە گەمە و گاڵتە چونکە ئەوانە کەسانێکن بەڕاستی ژیر نابن و نافامن ئەی محەممەد پێیان بڵێ ئەی خاوەنانی کتێب ئەوە بەچی عیبدار و لەکەدارمان دەکەن و لێمان تۆڕە دەبن جگە لەبەر ئەوە نەبێت کە ئێمە بڕوای ڕاست و پتەومان هێناوە بە خودا و بەو قورآانەی کە دابەزیوەتە خوارەوە بۆ سەر ئێمە و بەوەی کە پێشتر دابەزیوە یان ئەوەیە کە زۆربەتان یاخی و سرە ڕۆ و تاوان بارن پێیان بڵێ ئایا هەواڵتان بدەمێ بە کردارێک کە تۆڵەکەی لە لای خوددا خراپترە لە تۆڵەی لەکەدارکردنی مسلمانان ئەوەش کرداری ئەو کەسەیە کە خودا نەفرینی لێکردووە و جامی خەشم و ڕقی خۆی ڕژاندووە بەسەریدا و هەندێکیشی کردن بە مەیمون و هەندێکیشیان بە بەراز و هەندێکیشیانی کردە تاغوت پەرست و بت پەرست ئەوانە خراپترین جێگە و ڕێگەیان هەیە و گومڕاترین کەسن لە ڕێبازی ڕاست و دروست ئەوانە کاتێک دێن بۆلاتان بە درۆوە دەڵێن ئێمەش موسڵمانین و باوەڕمان هێناوە لە کاتێکدا بەڕاستی ئەوانە بە بێ باوەڕیەوە هاتبوونە ژوورەوە و بێگومان هەر بە بێ باوەڕیشەوە چوونە دەرەوە جا خودا خۆی چاک دەزانێت کە چیان حەشار داوە لە دڵ و دەروونیاندا زۆرێکیش لەوانە دەبینیت کە زۆر بەپەلە و بەهەڵپەن لە زەلکاوی تاوانی درۆ و عەیبدارکردنی مسلمانان و دەستدرێژی ناحەق و خواردنی حەرامیان سوێن بێت بە خودا ئەوەی کە دەیکەن زۆر خراپ و نادروستە ئایا ئەوە تاکەی خودا ناس و زاناکانیان قەدەغەی گۆفتاری گوناه و حەرام خۆریان لێ ناکەن سوێن بێت ئەو کردەوە و هەڵس و کەوتەی کە دەیکەن بۆ ڕازیکردنی خەڵک زۆر نادروست و خراپ و ناپەسندە ئەو جوولەکە نەفام و خوددانە ناسانە دەیانوت خدا دەستی بەستراوە و خێری لەدەست نابێتەوە دەک دەستیان بەستراو و بێ خێر و کەلەپچە و تووشی شەلەل بێت، دەک نەفرینیان لێ بێت بۆ خۆیان و قسەیان. نەخێر، وا نییە، بەڵکو دوو دەستەی پڕ لە بەرەکەتی پەروەردگار هەمیشە و بەردەوام کراوەیە، چۆنی بوێت و چەندی بوێت دەیبەخشێت. سوێند بێت زۆربەیان ئەوەی نێردراوەتە خوارەوە بۆت کە قورئانە لەلایەن پەروەردگارتەوە یاخی بوون و ستەمیان زیاد دەکات و نغرۆیان دەکات لە کوفردا. ئێمەش هەتا ڕۆژی قیامەت دژمنایەتی و ڕق و کینەمان لە نێوانیاندا بەرپا کردووە هەر کاتێک دەیانەوێت جەنگ بەرپا بکەن و ئاگری شەڕ هەڵبگیرسێنن خدا دەیکوژێنێتەوە و نایەڵێت تەشەنە بکات ئەوانە زۆر بە پەلە و بەگەرمی هەوڵی بڵاوبوونەوەی فەساد و تاوان دەدەن لە زەویدا خداش ئەو کەسانەی خۆش ناوێت کە تۆوی خراپە دەچێنن خۆگەر بەڕاستی خاوەنانی کتێب باوەڕیان بهێنایە و پارێزکار بوونایە ئەوە چاوپۆشیمان لە خراپەکانیان دەکرد و لێیان خۆش دەبووین و دەمانخستنە ناو بەهەشتی پڕ لە ناز و نیعمەتەوە خۆ ئەگەر بەڕاستی هەستانایە بە پەیڕەو و پیادەکردنی تەورات و ئینجیل کە مژدەی زۆری تێدا دەربارەی ئیسلام و محەممەد صلی الله علیه وسلم و ئەو قورئانەش کە لەلایەن پەروەردگاریانەوە بۆیان هاتووەتە خوارەوە ئەو کاتە بەروبوومی درەختەکان زۆر و زەبەندە دەکەین و بەرەکەت دەخەینە جیهانی دانەوێڵە و سەوزە و خۆراکەکانی ترەوە ئەو کاتە خۆراکیان دەخوارد لە ڕاسەر و لەبەر پێیانەوە دەستەیەک لەوانە کەسانێکی ژیر و دادپەروەر و میان ڕەو بە ویژدانن کەچی زۆربەشیان ئەو کار و کردەوەی کە دەیکەن زۆر نادروست و نابەجێە ئەی پێغەمبەر و فرستادە هەرچی فەرمان و پەیامێکت بۆ دابەزیوە لەلایەن پەروەردگارتەوە بێ دوودڵی و بێ ماتەلی ڕای بگەێنە خۆ ئەگەر بەو کارە هەڵنەسایت ئەوە مانای وایە پەیامەکەیت بە تەواوی نەگەیاندووە دڵنیاش بە کە خوددا دەتپارێزێت لە شەڕ و خراپەی خەڵکی چونکە بەڕاستی خوددا هیدایەت و ڕێنمووی قەوم و هۆزی بێ باوەڕان نادات ئەی محەممەد بڵێ ئەی خاوەنانی کتێب ئێوە لەسەر هیچ بەرنامە و پەیڕەو و پڕۆگرامێک نین هەتا بە چاچی پەیڕەو و پیادەی تەورات و ئینجیل و ئەوەی لەم دواییەدا کە قورئانن نەکەن کە لەلایەن پەروەردگارتانەوە بۆتان دابەزیوە سوێن بێت بە خودا زۆربەیان ئەوەی نێردراوەتە خوارەوە بۆت لەلایەن پەروەردگارتەوە یاخیبوون و ستەمیان زیاد دەکات و نغرۆیان دەکات لە بێ باوەڕیدا کەچی لە جیاتی گوێڕایەڵی و ملکەچی زۆربەیان هەوڵ دەدەن شت هەڵبەستن بۆ ئەو قورآانەی کە بۆمان ڕەوانە کردویت جا ئیتر خەفەت و پەژارەت داد نەگرێت بۆ ئەو گەلە بێ باوەڕە کاتێک باوەڕ ناهێنن کاتێک تۆڵەیان لێ دەکەینەوە لە دنیادا پێش قیامەت بەڕاستی ئەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە لە ئومەتی محەممەد و ئەوانەی کە بوون بە جوو ئەوانەی سابی ئەن فریشتە پەرست و ئەستێرە پەرستن و گاورەکان هەر یەک لەو دەستە و تاقمانە ئەگەر باوەڕی دامەزرا و بە خوددا و بە ڕۆژی دوایی بهێنێت و کار و کردەوەی چاک و دروست و بەسوود ئەنجام بدات ئەوانە نە ترس و بیم یەخەیان دەگرێت نە غەم و پەژارە ڕوویان تێدەکات کاتێک لەبەر ڕۆشنایی قورئانەوە ئەو باوەڕە دەهێنن. سوێن بێت بە خودا بێگومان ئێمە پەیمانمان لە نەوەی ئیسرائیل وەرگرتووە کە لە ڕێبازی یەکتاناسی و چاکەکاری لانەدەن چەند پێغەمبەرێکیشمان بۆ ڕەوانە کردوون هەر کاتێک یەکێک لەو پێغەمبەرانیان بەدڵ نەبوو بێت بەهۆی لاساری و دەرون ئاڵۆزی خۆیانەوە یاخود بە ئارەزووی ئەوانی نەکرد بێت دەستەیەکیان بەرنامەی پێغەمبەرانیان بە درۆ زانیوە دەستەیەکی تریشان پەلاماریان داون و شەهیدیان کردوون. لەولاشەوە چونکە خۆیان بە خۆشەویستی خودا دادەنا بەتەما بوون کە تووشی بەڵا و ناخۆشی و سزا نەبن لە سەرەنجامی لادان و یاخی بوونیان هەر بۆیە کوێر و کەڕ بوون لە ئاستی حەق و ڕاستیدا دوایی کە زانیان زەرەریانە تەوبەیان کرد خوداش چاوپۆشی لێکردن لەوەودوا تێ هەڵچوونەوە لە تاوان و لادان و زۆربەیان کوێر و کەڕ بوونەوە لە ئاستی حەق و ڕاستیدا خدای گەورەش بینایە بە هەموو ئەو کارانەی کە ئەنجامی دەدەن و بەسەریاندا تێ ناپەڕێت سوێن بە خودا بەڕاستی ئەوانە بێ باوەڕ بوون کەوتیان خدا هەر مەسیحی کوڕی مەریەمە بە مەرجێک مەسیح وتویەتی ئەی نەوەی ئیسرائیل ئەو خودایە بپەرستن کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەشە و دڵنیابن ئەوەی شەریک و هاوبەش بۆ خودا بڕیار بدات ئەوە بێگومان خودا بەهەشتی لەسەر حەرام کردووە و شوێن و جێگا و سەرنجامی ئاگرە ئەوسا ئەو ستەمکارانە هیچ جۆرە پشتیوانێکیان نییە کەس ناتوانێت فریایان بکەوێت. سوێن بێت بە خودا بێگومان ئەوانەش بێ باوەڕ بوون کە وتیان خودا یەکێکە لە سێ دانە خوا لە حاڵەتێکدا هیچ خدایەک هیچ پەروەردگارێک نییە جگە لە خدایەکی تاک و تەنها خۆ ئەگەر لەو گفتارە نابەجێ و ناقۆڵایەیان کۆڵ نەدەن سوێن بە خوددا ئەوانەیان کە بێ باوەڕ بوون سزایەکی بە ئێشیان توش دەبێت ئایا خاوەنی ئەو بیر و بڕوا پوچانە حەق نییە تەوبە بکەن و بگەڕێنەوە بۆ لای خودا و داوای لێخۆشبوونی لێ بکەن لە کاتێکدا خودا لێخۆش بووە و مێهرەبانیشە مەسیحی کوڕی مەریەم هیچ شتێک نییە نە خودایە و نە کوڕی خودایە جگە پێغەمبەرێکی خودا نەبێت بەڕاستی پێش ئەو چەندەها پێغەمبەری تریش ڕابردوون دایکیشی ئافرەتێکی زۆر ڕاست و ڕاستگۆیە هەردووچان خواردنیان دەخوارد وەکو هەموو ئینسانێک سیر بکە و سەرنج بدا ئەی محەممەد ئەی ئیماندار چۆن هەموو فەرمان و بەڵگەیەکان بۆ ڕوون دەکەینەوە لەوە و دواتەمەشاکە چۆن ڕیان لە حەق وەردەچەرخێنرێت و لە ڕاستی لادەدرێن پێیان بڵێ ئایا ئەوە ڕاستە لە جیاتی خودا شتێک دەپەرستن کە نە زەرەرتانی بەدەستە نە قازانج بەڵکو هەر خودا خۆی بیسەر و زانایە ئەو شتانەی ئێوە بە دەوریدا دێن هیچیان لەدەست نایەت هەروەها بڵێ ئەی خاوەنانی کتێب زیادەڕەوی مەکەن لە ئاینەکەتاندا بە زیادەڕەوی نابەجێ و لە سنووری حەق و ڕاستی دەرمەچن شوێنی ئارەزووی ئەو کەسانە مەکەون کە بێگومان پێشان گومڕابوون و زۆر کەسیشیان گومڕا کرد و ئەوانیش لەو ڕێگە و ڕێبازە ڕاستە لایاندا نەفرین کراوە لەوانەی بێباوەڕ بوون لەنەوەی ئیسرائیل لەسەر زاری داود و عیسای کوڕی مەریەم ئەمەش لەبەر ئەوەی کە ئەوان یاخی و سەرکەش بوون و دەست درێژیان دەکرد ئەوانە قەدەغەی یەکتریان نەدەکرد لە خراپە و تاوانێک کە دەیان کرد سوێن بێت بە خودا ئەوەی کە دەیکەن زۆر خراپ و ناپەسندە زۆربەیان دەبینیت ڕازین بە خۆشەویستی و پشتیوانی ئەوانەی کە بێ باوەڕ بوون سوێن بە خودا دەست پێشکەریەکی خراپیان بۆ خۆیان ئەنجام داوە کە خدایان لە خۆیان تووڕە کردووە بەو کارەیان لە قیامەتیشدا لەناو سزای دۆزەقدا دەبێت بۆ هەمیشە بمێننەوە خۆ ئەگەر ئەوانە باوەڕیان بە خودا و بەم پێغەمبەرە و ئەو قورئانە ببوایە کە بۆی دابەزیوە ئەوە ئەوانەیان نەدەکرد بە خۆشەویست و سەرپەرشتیاری خۆیان پشتیان بەوان نەدەبەست بەڵام زۆربەیان تاوانبار و لادەر و یاخین و حەق و ڕاستی مەبەستیان نییە بەڵکو بەردەوام دژایەتی ئاینی ئیسلام دەکەن. سوێند بە خودا دەبینیت و دەستت دەکەوێت سەرسەختترینی خەڵک لە دوژمنایەتیدا بەرامبەر بەوانەی کە باوەڕیان هێناوە جوولەکەن و ئەوانەی کە هاوەڵیان بۆ خودا داناوە و سوێن بێت دەبینیت و دەستت دەکەوێت نزیکترینیان لە سۆز و خۆشەویستی بۆ ئەوانەی کە باوەڕیان هێناوە ئەوانن کە دەیانوت بەڕاستی ئێمە نەسڕانین ئەوەش لەبەر ئەوەیە بەڕاستی هەندێک لەوان قەشەی دیندارن و هەندێکیشان گۆشەگیر و کەسانی خواپەرستن و بێگومان ئەوان خۆ بە گەورە دانانێن ئەوانەیان کە بە شوێن ڕاستیدا دەگەڕێن هەر کاتێک گوێیان لە قورئان دەبوو کە بۆ پێغەمبەر صلی الله علیه وسلم دابەزیوە دەبینیت چاوەکانیان ئەسرینی خۆشی هەڵدەڕێژێت بەهۆی ئەو حەق و ڕاستیەی کە دەیان ناسی لە کاتێکدا دەڵێن پەروەردگارە ئێمە ئیمان و باوەڕمان هێناوە بە ئاینی ئیسلام دە تۆش لە ڕیزی پەیڕەوان و شایەتەکاندا تۆمارمان بکە چی ڕێمان لێدەگرێت باوەڕ نەهێنین بە خودا و بەوەی بۆمان هاتووە لە حەق و ڕاستی هیواداریشین کە پەروەردگارمان بمانخاتە نێو ڕیزی چاکان و گونجاوان بۆ خوداپەرستی. جا بەهۆی ئەو گوفتارە بەجێیەیان پاداشتی دانەوە، بەوەی باخەکانی بەهەشتیان پێ دەبەخشێت کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات، هاوڕێ لەگەڵ ژیانی هەمیشەیی و نەبڕاوەدا، هەر بەو شێوەیەشە پاداشتی چاکەکاران. ئەوانەشی باوەڕیان نەهێناوە و ئایەت و فەرمانەکانی ئێمەیان بەدرۆزانی، ئا ئەوانە نیشتەجێی ناو دۆزەخن ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە ئەو ناز و نیعمەتە چاکانەی کە خوددا بۆی حەڵال کردوون لە خۆتانی حرام مەکەن و لە سنوور دەرمەچن و دەست درێژی مەکەن چونکە بەڕاستی خوددا دەست درێژکارانی خۆش ناوێت لەو ڕزق و ڕۆزیە حەڵال و پاکانە بخۆن کە خوددا پێی بەخشیون لەو خودایە بترسن کە ئێوە هەمیشە باوەڕی دامەزراوتان پێیەتی، خۆتان لە ڕزق و ڕۆزی حەرام بپارێزن. خودا لێتان ناگرێت کاتێک بە سادەیی سوێند بە دەمتاندا دێت و لەسەری ڕاهاتوون، بەڵکو لەو سوێندانەتان دەپرسێتەوە کە بیر و هۆشتان لای هەبووە و بۆ مەبەستێک وتووتانە، جا کەفارەتی ئەو جۆرە سوێندانە نان و خۆراکدانە بە دە کەسی هەژار بە شێوەیەکی مامناوەندی کە بۆ خاو و خێزانتان سەرفی دەکەن یاخود پۆشتەکردنەوەیان یاخود ئازادکردنی بەندەیەک ئەگەر بووی ئەوەی توانای ئەو شتانەی نەبوو با سێ ڕۆژ بە ڕۆژوو بێت ئەوە کەفارەتی سوێندەکانتانە کاتێک سوێن دەخۆن و نایبەنە سەر جا تا دەتوانن سوێندەکانتان بپارێزن و مەیان شچێنن ئابەو شێوەیە خوددا ئاەتەکانی خۆیتان بۆ ڕوون دەکاتەوە بۆ ئەوەی سوپاس گوزاری بکەن ئەی ئەوانەی کە باوەرتان هێناوە دڵنیابن کە عرق و قمار و گۆشتی ماڵاتی سربڕا بۆ غێری خوددا لەو شوێنانەی کە خەڵک بە پیرۆزیدانەوە نەک ئیسلام برج و حرام و حەڵال زانین بەهۆی هەڵدانی زارەوە ئەمانە هەر پیسن و لە کار و کردەوەی شەیتانن. کەواتە ئێوەش خۆتانی لێ دوور بگرن و خۆتانی لێ بپارێزن بۆ ئەوەی سەرفرازی و بەختەوەری بەدەست بهێنن لە هەردوو جیهاندا. بەڕاستی شەیتان هەر دەیەوێت لە ڕێگەی عەرەق و قومارەوە دوژمنایەتی و بوغز و کینە بخاتە نێوانتانەوە و لە یادکردنی خودا و ناوە پیرۆزەکانی وێڵتان بکات. هەروەها سست و تەمەڵتان بکات لە ئەنجامدانی نوێژەکانتان بە شێنەیی ئایا ئیتر بەس نییە؟ ئایا کۆڵ نادەن؟ جا هەرکە ئەم ئاەتە پیرۆزە هاتە خوارەوە جاڕدرا بەناو شاری مەدینەدا کە عرق حرام کراوە ئەوسا ئیمانداران قەرابە و گۆزە و دیزە و هەرچی عرقی تێدا بوو ڕشتیانە کۆڵان ئەی ئیمانداران فەرمانبەرداری خودا بن، فەرمانبەرداری پێغەمبەریش بن و وریا بن و ئاگادار بن، نەکەن سەرپێچی لە فەرمان و ڕێنموویەکانیان بکەن. جا ئەگەر پشت هەڵکەن و یاخی ببن، ئەوە بزانن بەڕاستی کاری پێغەمبەری ئێمە تەنها ڕاگەیاندنی ئاشکرا و ڕوونی پەیامەکەیە. هیچ گوناهێک نییە لەسەر ئەوانەی کە باوەڕیان هێناوە و کردارە چاکەکانیان ئەنجام داوە لەوەی کە خواردوویانە و خواردوویانەتەوە پێش حەرامکردنیان. کاتێک خۆیان پاراستبێت لە حەرامی ئەو سەردەمە و بڕوایان هەبووبێت و کردارە چاکەکانیان ئەنجام دابێت و پاشان لە تازە حەرام کراوەکانیش خۆیان پاراستبێت و باوەڕیان هێنابێت لە دواییدا خۆیان پاراستبێت و بەردەوامیش بووبن لەسەر چاکەکردن خداش چاکەکارانی خۆش دەوێت چاوپۆشی لە ڕابردویان دەکات ئەی ئەوانەی باوەڕتان هێناوە سوێن بێت بێگومان خدای گەورە تاقیتان دەکاتەوە بەشتی کەم هەندێکیان لە نێچیری کێوین کە دێنە پێشەوە لێتان و دەتوانن بەدەست بیانگرن و بەڕمەکانتان ڕاوی بکەن لە کاتی ئیحرامدا بۆ حەج و عەمرە تا بە تەواوی لە جیهانی واقعدا خدا بزانێت کە چێ لە پەنهانیدا دەترسێت لە خوددا جا ئەوەی دەست درێژی و نافەرمانی کردبێت لە دوای ئەو تاقیکردنەوەیە لە کاتی ئیحرامدا ئەوە سزای بە ئێشی بۆ هەیە ئەی ئەوانەی باوەڕتان هێناوە لە کاتێکدا ئێوە لە ئیحرامدا نیەتی حەج یا عەمرەتان هێناوە نێچیر ڕاو مەکەن ئەوەی بە ئارەزوو ڕاو بکات و نێچیر بکوژێت لە تۆڵەیدا دەبێت قوربانیەکی وەک ئەو نێچیرە پێشکەش بکات و ئەو بڕیارەش دەبێت دوو کەسی شارەزای دادپەروەر لە خۆتان بیدەن و قوربانیەکەش دەبێت پێشکەش بکرێت لە دەوروبەری کەعبەدا یاخود بەقەدەر نرخی قۆچەکە خۆراک پێشکەش بە هەژاران بکات یاخود بەقەدەر ژمارەی هەژاران کە خۆراکیان بەردەکەوێت بە ڕۆژوو بێت تا تاڵاوی سەرپێچی خۆی بچێژێت لە ڕابردوشدا هەرچی لەو بابەتانە ڕوویداوە خدا قەڵەمی چاوپۆشی بەسەردا هێناوە جا ئەوەی ئەم هەڵانە دووبارە بکاتەوە خدا تۆڵەی لێدەسێنێت چونکە خدا باڵا دەست و تۆڵە سێنەرێکی بە زەبرە ڕاوکردن و خواردنی زیندەوەرانی دەریایی بۆتان حەڵاڵ کراوە لەبەر سوودی ئێوە و ئەو کەسانەش کە لە سەفەردان و ڕاوی زیندەوەرانی دەشتی و چێوی لێتان حەرامە هەتا لە ئیحرامدا بن لەو خودایە بترسن کە هەر بۆ لای ئەو کۆ دەکرێنەوە بۆ لێپرسینەوە. خودا کەعبە کە بەیت الحەرامە کردوویەتی بەهۆی هەستانەوە و بووژانەوەی خەڵکی لە هەردوو دونیادا. هەروەها مانگە حەرامەکانیش و دیاری و قوربانییە دیاریکراوەکان، ئەوەش بۆ ئەوەیە چاک بزانن و دڵنیا بن کە خودا ئاگادارە بە هەرچی لە ئاسمانەکاندایە و بە هەرچی لە زەویدا هەیە، بەڕاستی خودا بە هەموو شتێک زانایە. چاک بزانن، بەڕاستی خودا تۆڵە سێنەرێکی توند و تیژە لە یاخییەکان، هەروەها بێگومان لێخۆشبوو میهرەبانە بۆ ئیمانداران. پێغەمبەر هیچی لەسەر نییە جگە لە ڕاگەیاندنی پەیامی خودا هەر خودا خۆیشی دەزانێت بەوەی دەری دەخەن بەوەش دەیشارنەوە لە کردار و گفتار و نیەتتان ئەی پێغەمبەر پێیان بڵێ پیس و پاک یەکسان نین هەرچەندە زۆریەتی ئەو پیسە سەرنجی ڕاکێشاویت کەواتە ئەی هۆشمەندان لە خوددا بترسن و پارێزکار بن بۆ ئەوەی سەرفراز و سەرکەوتوو بن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە پرسیار مەکەن لە هەندێک شت کە ئەگەر ئاشکرا بکرێت بۆتان سەغڵەتتان دەکات، خۆ ئەگەر پرسیار بکەن دەربارەیان لە کاتی دابەزاندنی قورئاندا ئەوە بۆتان ئاشکرا دەکرێت، خودا چاوپۆشی لێکردوون و باسی نەکردوون، خوداش لێخۆشبوو بە حیلم و حەوسەڵەیە. بێگومان کەسانێک پێش ئێوە پرسیاریان دەربارەیان کرد، پاشان کە بۆیان ڕوون دەبۆوە بڕوایان پێ نەدەکرد و پێی بێ باوەڕ بوون کەواتە ئێوە وا مەبن خدا بڕیاری ئەوەی نەداوە کە وشتر گوێی ببڕدرێت یان بەڕەڵا بکرێت یان بەرخۆڵەی مەڕەکان بۆ بتەکان سەر ببڕدرێت یا وشتری نێر ئازاد بێت بەڵام ئەوانەی بێ باوەڕ بوون درۆیان بەدەم خداوە هەڵبەست زۆربەشیان ژیر نابن، هەر لە خۆیانەوە بڕیاری نابەجێ دەدەن و کرداری ناپەسند دەکەن. هەر کاتێک پێیان بوترێت، وەرن بۆ لای ئەوەی خودا دایبەزاندووە و وەرن بۆ لای پێغەمبەریش بۆ ئەوەی داوەری بکات لە نێوانتاندا، ئەوە دەڵێن، هەر ئەو بەرنامەیەمان بەسە کە باوباپیرانمان لەسەری بوون و لە مامۆستا و ڕابەرانمانەوە فێری بووین و بۆمان ماوەتەوە. ئایا ئەگەر کاتێکیش باوان و مامۆستایانیان هیچ شتێک لە حەرام و حەڵال نەزان و ڕێنمویش وەرنەگرن ئەوە هەر شوێنیان دەکەون ئەی ئەوانەی باوەڕتان هێناوە هەمیشە بەردەوام سەرگەرمی پەروەردەی خۆتان بن و مەترسن چونکە ئەوانەی گومڕان ناتوانن زیانتان لێ بدەن ئەگەر ئێوە بەچچی ڕێبازی هیدایەت و خدا ناسیتان گرتوێتە بەر دڵنیابن گەڕانەوەی هەموو شتێک بۆ لای خودایە، سەرنجام هەواڵی هەموو ئەو کار و کردەوانەتان دەداتێ کە ئەنجامی دەدەن. ئەی ئەوانەی باوەڕتان هێناوە! کاتێک نیشانەی مەرگ و مردن لە کەسێکتان دەرکەوت، شایەتی نێوانتان با دوو کەس بن لە کاتی وەسیەتەکەدا، دوو کەسی دادپەروەر بن لە خۆتان یان دوو کەسی تر جگە لە خۆتان ئەگەر ئێوە بۆ بازرگانی و شتی تر سەفەرتان کرد لە وڵاتدا و جا مردن یەخەی گرتن ئەگەر دوو دڵ بوون لە دوو شایەتەکە ئەوە ڕایان گرن لە دوای نوێژی عەسر سوێن بخۆن بە خودا و بڵێن ئێمە سوێندەکەمان بە هیچ نرخێک ناگۆڕینەوە با سوێن بۆ خوراوەکە نزیکترین خزمیش بێت لە ڕاستی لا نادەین ئێمە شایەتیەک کە بۆ خودا ئەنجاممان داوە نایشارینەوە ونی ناکەین چونکە بەڕاستی ئەگەر وا بکەین ئەوە کەوابوو بێگومان لە ڕیزی تاوان باران داین خۆ ئەگەر دەرکەوت ئەو دوو شایەتەی پێش و درۆیان کردووە و خۆیان گوناهبار کردووە ئەوە دوو کەسی تر لە خزمی نزیکی ستەم لێکراوی مردووەکە لە جیاتی ئەوان ئامادە بکرێن و ئینجا سوێن بە خودا بخۆن و بڵێن کە بەڕاستی شایەتی ئێمە لە شایەتی ئەوان ڕاستتر و دروسترە ئێمە هیچ شتەم و دەست درێژێکمان نەکردووە و تەماعمان لە ماڵدا نییە خۆ ئەگەر نیەتمان وابێت ئەوە بەڕاستی کەوا بوو ئێمەش لە ڕێزی ستەم کارانداین ئەوەی کە باسکران نزیکترین و شیاوترین شێوازە بۆ شایەتی جێبەجێکردن بۆ ئەوەی سوێند و شایەتیەکان بەڕاستی بدرێن لەبەر خوددا یا لە ترسی ئابڕوچوونی بەدرۆخستنەوەی سوێندەکانیان تا مافی کەس نەفەوتێت لە خودا بترسن و گوێ بگرن بۆ هەموو ڕێنموویەکی خێر خداش هیدایەت و ڕێنمووی هۆز و قەومی تاوانبار و گوناهکار و لە سنوور دەرچوو نادات ڕۆژێک دێت خدا هەموو پێغەمبەران کۆ دەکاتەوە اینجا پێیان دەفەرموێت چۆن وەڵامتان درایەوە و خەڵکی هەڵوێستیان چۆن بوو بەرامبەرتان تا چ ڕادەیەک هاتن بەدەمتانەوە لە سامناکی ئەو ڕۆژە و بەهۆی دڵنیاییان لە زانیاری بێسنووری خودایی وتیان ئێمە نازانین و هیچ شارەزاییەکمان نییە بەڕاستی خدایە تۆ هەر خۆت ئاگات لە هەموو نهێنی و شاراوەکانە و بە هەموو پەنهانێک دەزانیت ئەوسا لەناو هەموو پێغەمبەراندا ڕوو بە عیسای کوڕی مەریەم خودا فەرمووی ئەی عیسای کوڕی مەریەم یادی ئەو ناز و نیعمەتەی من بکەرەوە کە ڕژاندم بەسەر خۆت و دایکتدا کاتێک من بەهۆی فریشتە جبرەئیلی پیرۆزەوە پشتیوانیم لێکردیت ئەو کاتەی لە بێشکەدا و بە پیریش بەڕەوانی قسەت بۆ خەڵکی دەکرد هەروەها لە کاتێک فێری نووسین و دانایی و تەورات و ئینجیلم کردیت کاتێکیش لە قوڕ وەک شێوەی باڵندە دروست دەکرد بە فەرمانی من ئەم جافوت پیادەکرد جا دەبوو بە باڵندە بە فەرمانی من و کوێری زگماک و بەڵەکت چاک دەکردەوە بە فەرمانی من کاتێکیش مردووەکانت بە زندویی بە فەرمانی من لە گۆڕ دەردەهێنایەوە هەروەها یادی ئەوە بکەرەوە کە شەڕینەوەی ئیسرائیلم لێلادایت کاتێک بە بەڵگە ئاشکراکانەوە هاتی بۆ لایان جا ئەوانەشیان کە بێ باوەڕبوون وتیان ئەمە جگە لەوەی جادوویەکی ئاشکرایە هیچ شتێکی تر نییە هەروەها کاتێک نیگام نارد بۆ هاوەڵە دڵسۆز و تایبەتەکانی عیسا حەواریەکان کە ئیمان و باوەڕ بهێنن بە من و بە پێغەمبەرەکەم ئەوانیش وتیان ئیمان و باوەڕی تەواومان هەیە، خودایە تۆش بە شایەد بە کە بەڕاستی ئێمە موسڵمان و ملکەچ و دڵسۆزین. کاتێک حەوارییەکانیش وتیان، ئەی عیسای کوڕی مەریەم، ئایا پەروەردگاری تۆ دەتوانێت لە ئاسمانەوە سفرە و خوانێکمان بۆ دابەزێنێت؟ عیسا وتی، لە خودا بترسن، ئەگەر ئێوە ئیماندارن ئەمە چ داخوازییەکە دەیکەن؟ حەوارییەکان بۆ پاساوی داواکەیان وتیان، دەمانەوێت بۆ پیرۆزی و بەرەکەت لێی بخۆین و دڵنیا بین و چاک بزانین کە بێگومان ڕاستت لەگەڵدا کردووین و لەسەریشی ببینە شایەد تا ئەوەی باوەڕی هەیە باوەڕی دامەزراوتر بێت. ئەوسا عیسای کوڕی مەریەم وتی، ئەی خودای پەروەردگار، لە ئاسمانەوە سفرە و خوانێکمان بۆ دابەزێنە تا ببێتە جەژن بۆ نەوەکانی ئێستا و داهاتوومان و بەڵگەیەک بێت لەلایەن تۆوە بۆ پێغەمبەرایەتی من و دەسەڵاتی بێ سنوورت و لە ڕزق و ڕۆزی بەهرەوەرمان بکە، هەر تۆی چاکترین ڕۆزی بەخش. ئینجا خودا فەرمووی، بەڕاستی من ئەو سفرە و خوانەتان بۆ دادەبەزێنم، جا ئەوەتان دوای دابەزاندنی سفرە و خوانەکە بێ بڕوا بێت و سوپاس ناپەزێر بێت، ئەوە بەڕاستی من سزایەکی دەدەم کە سزای هیچ کەسێکم لە جیهاندا ئاوا نەدابێت. کاتێکیش خودا هەر لە قیامەتدا فەرمووی، ئەی عیسای کوڕی مەریەم ئایا ئەوە تۆ بە خەڵکیت وتووە منیش و دایکیشم بە دوو خدا دابنێن لە خوار خدای پەروەردگارەوە ئیسا لە وەڵامدا وتی پاچی و بێگەردی و بێ هاوەڵی شایستەی تۆیە بۆم نییە من شتێک بڵێم بۆ خۆم کە مافی من نەبێت چۆن حەق بەخۆم دەدەم شتی وا بێت بە زارمدا؟ خۆ ئەگەر شتی وام وتبێت ئەوە بەڕاستی تۆ دەزانیت و لێت شاراوە نییە، چونکە تۆ دەزانیت بە هەرچی لە دڵ و دەروونمدا هەیە. بەڵام من نازانم بەوەی کە لە دەریای عیلم و زانستی بێپایانی تۆدا هەیە، چونکە بەڕاستی هەر تۆ زانا و شارەزای نهێنی و پەنهانی. بێگومان تۆ چاک دەزانیت من هیچ شتێکم پێ نەوتوون جگە لەوەی کە تۆ فەرمانت پێداوم ئەویش ئەوەیە تەنها خودا بپەرستن کە پەروەردگاری من و پەروەردگاری ئێوەشە و من شایەت بووم بەسەریانەوە هەتا لە ناویاندا بووم اینجا کاتێک منت مران و جانت کێشام ئیتر ئەوە هەر خۆت چاودێر و ئاگادار بوویت لەیان و هەر تۆش شایەتیت بەسەر هەموو شتێکەوە جاگەر ئەشکەنجەیان بدەیت لەسەر لادان و تاوانیان ئەوە بەڕاستی بەندەی خۆتن و ئەگەر لێشیان خۆش ببیت ئەوە بەڕاستی تۆ خۆت خودایەکی باڵادەست و دانایت دەزانیت کێ شایستەی لێخۆشبوونە ئینجا خودای گەورە فەرمووی ئەمە ئەو ڕۆژەیە کە ڕاستگۆیان ڕاستگۆییەکەیان سوودیان پێدەگەیەنێت باخەکانی بەهشت بۆیان ئامادەیە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات و بۆ هەمیشە و هەتا هەتایی لەو بەهشتەدا دەمێنەوە و خودای پەروەردگاریش لێیان ڕازی بووە و ئەوانیش لە خودا ڕازی بوون ئەوەیە سەرفرازی گەورە و بێ سنوور ئاسمانەکان و زەوی هەر خودا خاوەنیانە هەروەها ئەوەشی کە تیایاندایە و ئەو زاتە هەمیشە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە.